جغرافیە نەکەوێتەوە ناوی ئەسنیکە نیقیە بۆ ئەوەی هەڵەی تاریخەکەش ڕاست کەمەوە هەم خۆشم هەم هەندێک کەسی تریش کەوتونەتە ئەو هەڵەیەوە مەجمعی مەسکوونی پێ ئەوترەواتە مؤتەمەری یەکەمی جیهانی کە گیرا لە نیقیە لە بیستی پێنجی سێسەد و بیست و پێنجە نەک سێسەد و سی و پێنج ئەو کاتە یەکێک بەناوی قوستنتین کە ئیمبراتۆر بوو ئیدعای ئەوەی کرد کە ئەبێ بە مەسیحی طبعا نەش بوو بە مەسیحی خۆی کابرایەک بوو دایکی لە زینا بوو بووی مناڵێکی غەیرە شەرعی بوو کە دایکی زینای کردبوو لەگەڵ کرێکارێکی باڕە ئەم مناڵە بوو بوو مەشهور بوو بەوەی کە هەر پێوترە ئبن غێر شەرعی لە سەردەمی ئەم قوستنتینا کە بوو بە ئیمبراتۆر ئەیبینی کە مەسیحیەکان زۆر اختلافاتێکی زۆریان لە نێوانە هەیە و لە ڕۆژهڵاتەوە کاریگەریان لەسەر ئیمبراتۆریەتەکەی ئەو دروست کردووە لەبەرەوە بە باشی زانی کە تەبەنای ئەم دینە بکە و لەگەڵ گۆڕانکاریە کە ئەتوانێت بەسەریانابێن بڕیاری داکە بانگیانکە بۆ ئەم کۆبوونەوە جیهانیە ئەوانیش هەمووی چەوساوە بوون تەبەن ساڵی 325 باسەکەم واتە سێسە و قسوور ساڵ تێپەڕ بوو بوو بەسەر سید ناعیسایە سەلامی خوای لێبێ ئەو کاتە کە هاتن زیاد لە 400 کەس ئامادە بوو هەرچەندە ئینجیلیەکان ئشارەت بەوە دەن 310 کەس بەشدار بوو بێ بەڵام ئەمە ڕقەمێکی مەقصودە کە لە ئینجیلا هەیە بۆیە ئەنویست لە قازانجی خۆیان بێ دوو تەرەفی سەرەکی لەم مەجمع گەورە بەشدار بوون یەکیان پێوترێ ئەلسکساندەر ئەلکساندەر کە ئێمە عادەتەنەڵین ئەسکەندەر لە کوردی وا ئەی خوێنینەوە لەگەڵ یەکێکی تر کە شەماس بوو ناوی ئەثناسیۆسە ئەم دوانە لە تەرەفێ بوون کە قوستنتین تەرەفی ئەوانی گرت و دوایی ئەوانەی بڕیاردا کە ئەمان بڕیاریان لەسەرداوە بەرامبەرەکەشیان یەکێک بوو کە ناوی ئاریۆس بوو نوێنەری گەورە و سەرداری گەورەی مەسیحیەکانی عێراق و شام و میسر و تورکای ئەم زەمانە بوو کە دوایی تەمان کوژرا بە زەهر کوژرا خۆی و بزوتنەوەیکی گەورەی ئاریۆسی دروست کرده بوو کە وەختێک ئیسلام گەیشت بەو ناوچانە زۆرینەی زۆریان هەموو بوون بە مسلمان و چونکە باوەڕیان وابوو کە سیدنا عیسا کوڕی خوانیە مەخلوقە پێغەمبەری خوایە، مەعسومە، هەر وەکو پێغەمبەرانی تر هاتووە بۆ ئەوەی پەیامی ئەوان تەکمیلە بکا. و لەو سەردەمی سێ سەد و بیست و پێنجەوە دیسان ئەمان چەوسێنرانەوە لە هەموو ئیمبراتۆریەتی ڕۆمانا، بەڵام دوایی توانیان خۆیان بگرنەوە لە ناوچەکانی تر بە تایبەتی لە میسر کە دوورە دەستتر بوو، توانیان دوای ئەوە لە سێ سەد و شەست و یەکە کە ئیمبراتۆرێکی تر هاتە پێش ناوی فالنسە، ئەو دیسان بڕیارەکانی کەنیسەی بەلاوە مقدس بوو بیست ساڵی تر ئەوەندەی تر ئەو ئاریۆس و جەماعەتەکەی چەوسانەوە دیندارەکانی هەموو چەوسانەوە بەڵام دوایی لە مەجمعی دووهەمی قوستنتینیەی پێوترە لە ساڵی 1970 گیرا لەویا سەر لە نوێ ڕاستکردنەوەیەکی ترکرایەوە جەماعەتی ئاریۆس تیا بە قوت بوونەوە بە شێوەیەکی گشتی ئەمە باسمان لەوە کرد کە ئەمە کاریگەری سەرەکی هەبوو لە جوێکردنەوەی دین و دەوڵەت، ئەمە لە ڕووی عەقیدەوە باسمان کرد، ئەمڕۆ ئیشارەتێک بەوە ئەدەین کە لە لایەنی شەریعەتیشەوە چۆن ئینحیراف کرا، بۆچی ئەم دینە وای لێ هات کە ئەوان بڕوایان وابێ کە پێویستە لە سیاسەت دوور خرێتەوە. ئێمە پێش ئەوەی باسی ئەم نوقتەیە بکەین پێویستە دوو مقدمە زۆر وردەکار بین تیانە ئەوەش دائیمە لە بەرچاو بگرین کە ئیسلام وەکو مەسیحێتی نەبووە مەسیحێتی لە سەردەمی خودی پێغەمبەر عیسایە سەلامی خوای لێبێ ئەو چەوسانە و زۆرەی بەسەریان هاات وەکو فترەی یەکەمی مەکەوایە بەنیسبەت ئەهلی ئیسلامەوە پێش هجرەتە چەسانەوەکان ئەو سەردەمە کە قڕێژ بەسەر ئەهلی ئیمانیا هێنا ئیمبراتۆرەکان ڕۆمانەکان و جوولەکە ڕقنتر بەسەر مەسیحەکانیانە هێنا لەبەر ئەو فترێ حساب ناکرێ کە قیاسی کەیتە وەکو ئەهلی ئیسلام کە پێغەمبەر علی سەلات وسلام کۆچی کرد بۆ مەدینە دەوڵەتی لە مەدینە دروست کرد دەستور هەبوو سیستم هەبوو نظام هەبوو دەستگا هەبوو و لە پاش خۆشی بۆ ئەو خلافەتە بۆ ئەو سیستمی خلافەتەی کە خەلیفە بە ڕێزەکانی ڕاشدین بردیانە سەر ئەمە قیاز ناکرێتەوە بە دینی مەسیحێتی کە بڵێ بۆچی لای ئەوان دین لە دەوڵەت گوێیە بەڵام لە ئیسلامە دین لە دەوڵەت جوێنە بۆ مطلقن جگە لە دەقەکانی قورآن و حەدیث بە تطبیقکردنی خودی ئیسلامەکە ژوانە بووە وەکو ئەوە نەبوو مەسیحێتی مەجمعی نیقیە لە ساڵی 325 گیراوە یعنی 325 ساڵ بەسەر سید ناعیسایە لە دایکبوونی سید ناعیسایە تێپەڕ بە دوای 200 قسوور ساڵ ئەنج اعترافیان بەو کۆمەڵە کتێبە کردووە کە اعترافیان پێ کردووە کە 23 کتێبە چواریان ئەو ئینجیلە بیست و حەوت کتێبە چواریان ئەو ئینجیلانەیە کە ئێستا لەبەر دەستی خەڵکیە هەیە ئەبێ ئەومان لەبەر چاو بێ کە یەکەم ئایا ڕۆم لەو سەردەمەیە چۆن ئەیان ڕوانیە دین و ئیلتیزاماتکردن بە دینەوە دووهم شریعەتی ئینجیل چ گۆڕانکاریەکی لە واقعی خەڵکییا دروست کردبوو چۆن ئەمە لە شریعەتی ئسلامە گۆڕانکاری لە ژیانی ئینسانە دروستەکە بۆ نمونە پێوەی پابەند بوو عەقیدە و شەریعەتەکە لە ئیسلامە کاریگەریان لەسەر ڕەفتار و گۆڕانکاری تاک و کۆمەڵگەکە هەبووە بەڵام لە مەسیحەتەکەیە کاتە خەڵکەکە بوون بە مەسیحی لە مشتمەعی ڕۆمانیە هیچ کاریگەریەکی لەسەر ئەخلاقیاتیان دروست نەکردوەوە کابرا کە پێشتر پێش ئەوەی مەسیحی بێ موشریکێکی ڕۆمانی بووە دوایی کە بووە بە مەسیحی کاریگەریەکی گەورە لەسەر ژیانی ڕووی نەداوە هەروەکو خۆی بووە بەس ئەوەندە زیادی کردو کە سەعاتێک دێتە کەنیسەوە بە مۆسیقاوە گوێ لە تەرانی مێگەگرێ لەسەر سیدنا عیسایان قەشەیەک شتی بۆ خوێنێت دین لە نەزەری ڕۆمانەکانە بە شێوەیەکی گشتی کەژڵێن ڕۆمانی عنی ئەم خەڵکە سپی پێستەی ئەم زەمانەش کە ئەمانە هەمووی بەنیل ئەسفەری ڕوومن ئەم ئەمانی کە ئێستعماریشیان داهێنا بە درێژایی تاریخ ئەوان دینێکی تەوحیدیان نەبووە کە خوا بە یەک بناسێ و ئەمانیش لەسەری کۆبوو بنەوە یعنی کەلیمەت و تەوحید وابکە تەوحیدێک لە ناویانە دروستکە خوا بە یەک ناسی کۆمەلگەکەیان بک بە یەک ئەمان لە ناوە دروست نەبووە لە ناو خۆشیانە دیدی فەلسەفیان دائیمە جودا بووە دیدێکی فەلسەفی ئەبی قۆری بۆ نمونە کە هەتا ئێستاش هەندێک لەسەر ئەخلاقیاتی ئەڕۆن کە بەرەڵاییەکی زۆری جنس و ئەو جۆرەشتانەیە فەلسفەیەکی تری ڕیواقی پێوترێ مقابلی ئەم فەلسفەیەکی سۆفیزمیە فەلسفەیەک بۆ ئەمانە پێش پێش مەسیحێتێکە هەبوون سۆفیزمیە بەو سیفەتەی کە پاڵفتەکردنی خۆت مەسوولیتدا مەسیحیەتی کە هاتە ناو ناو ئەم کۆمەڵگەوە کە ئەم فەلسەفانەی تیا بوو لە هەردوو تەرەفەوە گۆڕا بۆیە ئەبینی لە کۆمەڵگەی مەسیحە کە کارتێکردنی ئەخلاقیاتی ڕۆژئاوایی هی ئەوروپایی چۆتە سەر کەنیسە چۆتە سەر تعلیماتی ئینجیل بۆیە لە کەنیسە پیاو پیاو مارە ئەکا ئەم فەلسفەی ئەبی قۆریە تەئسیراتێکی ئەخلاقی لەسەر خودی مەسیحەکانیش دروست کرد چونکە کۆمەڵگەکەی قوستنتین وا ئەڕۆیش بەڕێوە و هەروەها تەئسیراتێکی تری تەرەفەکەی تریش لەسەر مەسیحەتی دیسان دروست بووە کە بریتە لە فەلسفەی ڕیواقی واتە خۆپاڵفتەکردن لە مەسیحەتەکە زیاتر عکس بووە چونکە ئەوان پێیان وابوو دنیا مەملەکەتی شەیتانە پێویستە ئینسان خۆی تیا پاڵفتەکە گوناحەکان هەمووی بخاتە لاوە هیچ نەکە بیمافیهی ژنێنان بۆ ئەوی خۆی ئامادە بکە بۆ قیامەت بۆ مەملەکەتی سید ناعیسا کە لە قیامەتە لەبەرەوە ئەمان بەڕاستی کەوتبوونە ئەو شێوە دیندارێتیەوە ئەو کەسانێک کە فەرمانڕەوای کۆمەڵگەی ڕۆمان بوون پێیان شتێکی ئەوەندە گەورە نەبوو ئەم بۆ خۆیان پێشتر لە وەثەنیەتا بوون لە بتپەرستیا بوون لە شرکیاتێکا بوون هەیکەلیان بۆ ئەکرا لە مەعبەدەکانە لە پەرستگاکانە پێیان وابوو کە ئەمانە سێبەری خوان لەسەر ئەرزە پەیکەرەکانیاشان مقدەسە هەر زۆڵم و جەبەروتێک کە ئەیکەن بۆ ئەوەی دەسەڵاتی خوا زیاتر بچەسپێنن ئەوانش ڕۆژ بە ڕۆژ تەماعیان و خۆشویستنی کورسیەکانیان و پەلهاوێشتنی دەسەڵاتیان زیاترە کرد هەتا وای لێهات لەبەر چاوی خەڵکەکە ئیمبراتۆر بووبوو بە خوا واتە خوایەکی مجەسەد نعوذ بالله یعنی پەیکەر واتە پاشا یا ئیمبراتۆر بەشێک لە خوای تیا مجەسەد بووە تەجسید بووە یعنی لی بۆ بە پەیکەر و بۆتە جەستەی ئەو چینە ڕۆشنبیرەکەش لە نێوانی ئەم دوو فەلسفەی ڕیواقی و مەدرەسەی ئەبی قۆریە هەردووکیان لەم بەراوبەرا بوون هەندێکیان معجیب بوون بە فەلسفەی ڕیواقی کە خۆی پاڵفتەکە و بەرە سۆفیزمێک بڕوا هەندێکی تر متەئسیر بوو بە بە فەلسفەی ئەبی قۆری کە خۆی بداتە دەست مەوجەی حەز و ئارەزوەکانی و وەکو حیوان هەستی جنسی و هەستی شەڕەشۆق و هەستەکانی تری تیا بچەسپێنێ کە زۆر بەداخەوە هەر ئەمەش زیاتر ئێستا زاڵە لە ئەوروپاشە کە ئێستا لە ڕۆژاوا ئەیبینین دوایی هەر ئەمانەشن ئەبن بە ئەساسیاتێک بۆ نەزەریەی داروین کە شەڕەشۆقە و ململانەیە بۆ نەزەریەی فرۆید کە هەموو شتێ پەیوەستە کاتەوە بە جنس هەروەها بۆ لاوبالی و نەبوونی مەسئولیت وکو سبنسەر و دۆرکایم ئەیڵێن یان فەلسفەی عبثی کە سارتەر و سیمۆندی بوفار و ئەمانەی تر لەسەرین. طبقەی شعب بە شێوەیەکی گشتی ئەو دیندارێتیان پێخۆش بوو کە مەسوولەتیان لەسەر لا ئەبا هەر ئەوەندە کاریگەری لەسەریانە بێ هەفتانە دێن بۆ کەنیسە لەگەڵ زەنگی کەنیسە لێ ئەدرێت دێن بۆ کەنیسە گوێگرن لەو تەرانیمانە لەو نەشیدانە لەو تعلیماتانە و ئەڕۆنەوە دەرەوە پێش هاتنیان بۆ کەنیسە لە بازارە چۆن بوون معاملەکردنیان دوای زەنگ لێدان و گوێ گرتن لە تەرانی مونەشیدەکانیش هەر بە هەمان شێوە بوون بە شێوەیەکی گشتی مشتەمەعی ڕۆمانی مشتەمەعێکی مادی ئەنانی فەردانی بوو بۆیە ئێستا ئەو کەسانش ئەو برابەڕێزانە کە لە ئەوروپا ژین هەست پێ ئەەکەن هەموو ئەم کۆمەلگانەی لە دەوروبەریانە ژین جیاوازی سەرەکیان لەگەڵ وڵاتی ئێمە ئەوەیە ئەمان فەردانین تاکڕەون تاکە ژین بەڵام ئێمە کۆمەڵایەتی ئەژین باپیرێک دێتەوە بۆ ماڵۆ چل مناڵی هەیە لای ئەمان مناڵەکانی ژێکتری ناناسن ئامۆزای یەکتر ناناسن پرزای یەکتری ناناسن لا ئێمە بەرەبابی یەکتری هەمووە خوێندنەوە نەکەر لە ناو عشیرەتە لە خزم و کەس و کارەکانیشە ئەمان زۆر مادین عقلێتیشیان عقلێتێکی مادیە لای ئێمە زۆر عاتیفین بەو شێوێژ مادینین چکە احتیمان بە جانیبی ڕۆحی زۆرترە دەن و گیانی هاریکاریشیان زیاتر تیایە لێرە خەڵک تاک ئەژی ئەنانیەتی زۆرتر زاڵە بەسەرا لەوێ ڕۆحی خۆبەختکردن و کۆمەڵکاریش زیاتر لە ناو خەڵکی وڵاتانی ئێمەیە ئەبینرێ لە کۆمەڵگەی ڕۆمانیا بە شێوەیەکی گشتی کۆمەڵگەیەکی مادی بوون دین تەسیراتێکی گەورەی لەسەر ژیانیان نەکردبوو چونکە ئەوان بە شێوەیەکی گشتی وایان تەسەورە کرد وەکو فەلسفەی ئەبی قۆر ئەبی قۆر بۆ خۆی کە لە قەرنی چواردەی ما ژیاوە وا ئەڵێ ئەڵێ خوا خواکان جا ئەو تەبان بە شێوەی جەماڵێ لە کتێبێکە هەیە بە ناوی ئەلمشکی لە لەخلاقی و فەلاسی فەهی کەرسۆنە نووسیوێتی لە لاپەڕ 16 ئەڵێ خواکان هەمویان مەشغول نین بە ئیش و کاری بەشەرەوە بەڵێ ئەوان هەن دەرەکەون یارمەتیدەری هەندێک ئەشخاصە بن هەندێک کەسە بن بەڵام بە شێوەیەکی گشتی احتیمام بە کێشەکانی سەر ئەرز نادەن ئێمە هیچ نیشانەیەکی وامان لە بەردەستانیە کە نە سزایی گوناحەکان نەپاداشتی چاکەکان کاریگەریەکیان نەبێ یعنی باعتیبار خراپە و چاکە هەر هەن و هەر بەردەوا من ئەجا ئەبی قۆرە لێ جا باشە کە ئەوان تەدەخل ناکەنە ئیشی ئێمە مەعقولە ئێمەش بە خوایان دابنێین و بە پیرۆز حسابیان بکەین؟ ئەمە ئەو فەلسەفە بەرەڵاییەیە با بڵێین ئەگەر جائیز بێ ئەم ناوەی لێ بنێین، فەلسەفەیەکی بەرەڵایی کە ڕەها هیچ کۆت و زنجیرێک نەبێ هیچ سنوورێک نەبێ بیبەستێت و هەروەها ئەوان وا تەسەوریان وابوو لەبەر ئەو تەسەوراتانێک کە ئێستاش دەربارەی خوا هەیەە فەرق زۆرە برایانی بەڕێزم ئەو کەسانی کە تێکەڵ بەم کۆمەلگە مەسیحە بناس پێەکەن ئێمە کە ئەڵین خوا مەرکەزیەتی هەموو کەون مەرکەزیەتی هەموو وجود قەداسەتی هەموو شتێک کاریگەری هەموو شتێک گەگەڕێتەوە بەخوای پەروەردگار نەک بە سیفەتی تحاد و حلول بە سیفەتەوەی کە خی پەروەردگار کاریگەری لەسەر هەموو شتێک هەیە ئەو وجودی مطلقە بەڵام لە لای ئەوانوانە حتا لە تێڕوانینیان بۆ خواکان ئەبینین دائیمە خی جوانی خی ڕەهێڵە و باران، خوای بروسکە، خوای چیاکان، خوای شەڕ، خوای ئاشتی، ئەنواع وەشکال خوایان لە دید و تێڕوانینی خۆیانە هەبووە. بۆیە مەسیحێتیەکەش کە هاتە ناویانەوە یەکسەر خستیانە ناو ئەم قاڵبە فەلسەفیە وشکەوە کە کۆمەڵێک لەم شرکیاتانیان تێکەڵ بە مەسیحەتەکە کردەوە ئەجا ئەو کێشانیان بۆ دروست بوو کە باسمان لێوە کرد لەو لە مەوزوعی سیدنا عیسایە کە کوڕی خوایە ئەگەر کوڕی خوایە چۆن ئەم مەخلوقە ئەی چۆن لەدایک بوو ئەی چۆن هەبوو پێش لەدایک بوونی ئەی چۆن هاتە بۆ خوارەوە بۆ ناو پەیکەری مەریەم و هەروەها لەم باس و خواسانەی تر کە سۆفستاییەکی زۆر دوور و درێژە بکە خۆشیان نازانن ئاقلێتیان ئەوەیە کە وازی لێبێنن دووهم حاڵەتی شریعەتی ئنجیل بەڵام لەبەرەوەی جوولەکەکان لە ژیانێکی مادی ئەنانی زۆرا ژیان وەختە سید ناعیسا هاتەوە بۆ لایەن و بوو بە پێغەمبەر پێویستی بەوە کرد کە لە تەشریعاتی ئەوان مەوعیزە زۆرتر بدا کەوابوو شریعەتی ئینجیلی بەو شێوەیە شریعەتێکی کاریگەر نەبوو کە بتوانێ باسی سیستمی حکم و حەڵاڵ و حەرام و شەڕ و ئاشتی و ئەو جۆرەشتانە بکات وەکو کە پێشتر هەبوو لەبەر چاویان بێ کە شەریعەتێک هەیە پێوەی پابەند بن ئەم شەریعەتە لایەنی حکومی گرتوەوە لایەن سەودا و مامەلەی گرتوەوە ئەرۆکو کە عیبادەتەکانی گرتوەوە بەڵام وەختە سیدنا عیسا هات بۆ لایەن سیدنا عیسا لە واقعی حیاتی ئەوانە کە هاتبوو هەرخوای گەورە فەرمێ ڕسوولەن ئیلا بەنی ئیسرائیل معلومە کە سیدنا عیسا وەکو هاتبوو بۆ لای ئەوان کە تەوحیدیان زیاتر تێگەێنێتەوە و تەزکیەی نەفسیان زیاتر پێ ببەخشێ وابێ لە عالەمی مادیە تا تۆزێ زاڵ بن بەسەر نەفسی خۆیانە ئەوەندە هەڵپە بۆ دنیانەکەن و ڕوو زیاتر لە قیامەت کەنەوە بۆیە ئینجیل شریعەت و تەفسیلاتێکی حکمی تیانە بوو هەروەها هی سەودا و مامەلە و داوەریکردن و قەزاوت و ئەحکامەکانی تری کۆمەڵگای تیانە بوو بۆیە ناشێوا بزانین کە هەم لایەنی عقیدە هەم لایەنی شریعەت لە پەیامی سیدنا عیسایە ئەوەندە کاریگەر نەبوو لەو مشتەمە ڕۆمانیەش کە بتوانێ وەکو کە ئیسلام کاریگەری بوو لەسەر کۆمەڵگەی قڕیش لە مەکە و لە مەدینە شەروەها دوایش دەوڵەتێکی لەسەر دروست کرد لەسەر تعلیماتی خۆی کە بە شریعەتەکەی بابەتەکانی حکم و شەڕ و ئاشتی و ناو سەودا و مامەلەی بازار و نەیانتوانی دەوڵەتێ دروستکەن نەگەیشتبوون ئەوەی دەوڵەتێ دروستکەن وەکو کە جوولەکە دەوڵەتی دروست کرد بوو وتمان سیدنا سیدنا داود و سیدنا سولەیمان پێغەمبەریش بوون و حاکم بوون مەلیک بوون سیدنا محەممەدیش عليه سڵات وسلام لە مدینە حکمی گرتە دەست و دەسەڵاتی سیاسی گرتە بەردەست دەوڵەتی دروست کرد بەڵام سیدنا عیسا هەر مەوعێڵە بوو ئەتباعەکانیشی نەیانتوانی دەوڵەتێ دروستکەن چونکە ئەوان تا ساڵی 325 زایینی کە لە نیقیە کۆبوونەوە یەکەم جار ئەبێت تەسەور بکەین کە سەدان بیر و بۆچوون و دیدی تۆڕوانین و ڕێباز و خەتی مەشیان بۆ دروست بوو بوو لە ناوخۆیانە کەوابوو معلومە وەختێک کە دوای سید نعیسا ئەو هەموو پەرتەوازەیە لەوانە دروست بوو دید و تێڕوانین و بۆچوونێکی زۆر جیاوازیشان لە ناوە دروست بوو دووهەم سیدنا عیسا بۆ خۆی پەیامەکەی مەوعیزەیە زیاتر بۆ ئەو دڵڕەقانەی کە باوەشیان زیاتر بە دنیایە کردووە و مادین ئەنانین تعلیماتێکی زۆرتریانە داتێ بۆ ئەوەی کە تا بتوانن خۆیان پاڵفتەکەن بتوانن خۆیان لەو دنیاویستیە کەمێک بگێڕنەوە پاشان بەرامبەر بە ئەو ئیمبراتۆریەتە دڵڕەقە مشریکە بوو کە وڵاتی شامی وەکو مستعمرەیەک خستبووە ژێر دەستیەوە کە سەیدنا عیسا لەوێ لەدایک بوو بوو کەوابوو لە شوێنەکە لەدایک بوو کە زۆر دژمنایەتی خوا و پێغەمەری خۆیانە کرد کە مشریک بوون لە کۆمەڵگەیەکی شاهی بەنی ئیسرائیل بوو کە زۆر ئەنانی و مادی دەرچوو بوون بۆیە ئەکسەری قسەکانی سید ناعیسا هەمووی مەوعیزەن هەمووی دەرسن زیاتر لەوەی کە لایەنی تەشریع بن یان تراجان ساڵی سەد و شەش و هەروەها ئەو حاکمانەی تر کە هاتبوون بە دوایە هەمویان بە دەرەجەیەکی زۆر گەورە دڵڕەقیان تایە چەوسانەوەی مەسیحەکانیان زۆر زۆر تیا بووە هەیان بووە مەسیحی شوێنکەوتوی سید نعیسای گرتووە پێستی مەڕی کردووە بە بەریا و فڕیداوە بۆ گورگ یا خسوێتێ بەردەستی سەگ بۆ ئەوەی وا بزانن مەڕێکی مردارەوە بووە یان کەوتووە و پەلاماری بن لە هەموو لایەکەوە کە ئیتر کۆبوونەوە هەموو بڕیاری ئەوەیاندا ڕازی بن بەوەی کە دین جودابێ لە دەوڵەت دەوڵەت دەسەڵاتی بدرێتە دەست قوستنتین کە هەندێک تاریخیەن ئەڵێن ئەو کاتی لە سەرەمەرگا تەعمید کرا یعنی ئەو کاتە بوو بە مەسیحی کەیتر لە حاڵەتی مردنا بوو بەڵام تەئیدی ئەوەی کرد لە بەرەوەی ئەوان تەرەفی ئەلکسندەر و شەماس ئەثناسیۆس لایەنگری ئەویان گرتبوو ئەویش لایەنگری ئەوانی گرت و پشتی ئەوانی گرت و ئیتر ئەو عقوبیان دا بەسەر ئەو هەموو موحیدەی ترا کە کەوتنە کوشتنیان چونکە لێرەوە یەکەمین هەنگاوی جیابوونەوەی دین لە دەوڵەت دەستی پێکرد قوستنتین ببێ بە ئیمبراتۆر و دنیا ببا بەڕێوە ئەوانیش هێشتا طبعاان ئەو تشینەی کە پێوترێ ئەکلیرۆس ئەمە مهمە برانی بەڕێزم هەندێک شت هەیە جاری وا هەیە ئێمەی مسلمان بە شەرقیەکانیش بە شێوەیەکی گشتی زۆر استیعابی ئەم نقطەیە ناکەین تایە بۆ چونکە لە وڵاتی ئێمە شتیوانیە و نەمان بینیوە مەسیحیت لەم دوای نیقیەوە بۆ یەکەمجار سێ طبقەی تیا دروست دەبێت ئەجا طبقە بە طبقە دروست دەبێت لەسەری مەسوولیات و پلەداری و ئەوانەی تیا دروست دەبێت هەتاکو پێوترە ئەکلیرۆس بریتە لە کۆمەڵێک چینایەتی پیاوی دینی چۆن ئێستا پاپا هەیە لە خوار پاپاوی تر کەرادیلەکان هەیە لە خوار ئەوانەوەی تر شەماس هەیە لە خوار ئەوە هەتا گاتە قەشەیەک لە دێرێکە ئەوە طبعا لە وڵاتی ئێمە نییە لە ناو ئیسلامیشان نەبووە چونکە چینایەتی نییە لەبەرەوە تەماشاکەین لە ناو مەسیحەکانە ئەم جۆرەشتانە هەبووە و لە ناو ئەهلی ئیسلامە ڕووی نەداوەشتیوە لە بەرەوەختێک کە ئەم ئیمبراتۆرەش بوو بە مەسیحی بە حساب مەسیحێتەکەی قوبول کرد دین لە دەوڵەت جوێ بۆوە هەر لە یەکەم ڕۆژیەوە بەو شێوەیە قبوڵیان بوو کە جیا ببن و گۆڕانکاریەکانی شاوڵیشمان باس کرد هی پۆڵس کەوتمان ئەو کاریگەریەکی گەورەی هەبوو لەوەی کە تەسیراتی لەسەر ئەوە هەبێ کە خەڵکی بڕوایان بەوە هەبێ کە عیسا کوڕی خوایە نەعوزبیلا وە هاتۆتە سەر ئەرز بۆ ئەوەی گوناحەکانی ئەوان هەڵگرێتەوە دێنە سەر دوو خاڵی جەوهری دوو عیبارەت کە زۆر تەسیریان هەیە لە ناو مەسیحەکانە دوای وردە وردە پەڕیوەتە سەر مێشکی مسلمانانیش تەسیراتێکیان لەسەریان دروست کردووە ئەویش ئەوەیە کە مەسیحەکان عیبارەتێ بەکارەهێنەوە کە ئەڵێن سیدنا مەسیح سیدنا عیسا فەرموویەتی ئاعتی مالی قەیسەر لە قەیسەر و مالی لا للا ئەوەی هی قەیسەرە بیدە بە قەیسەر و ئەوەی هی خوای بیدە بە هی خوا یەعنی ئەو بڕیاری لەسەر ئەوە داوە کە دین و دەوڵەت لێک گوێ بن نەک لە مەجمعی نیقیەیە وەکو کە ئێوە ئەڵێن یعنی ئەوەی کە ئێماڵین لە 25 1925 مەجمعی نیقیە کە گیرا و دین و دەوڵەت لێک جودا کرایەوە ئەڵێن نا سید نعیسا لەو زمانەوە هەر وای فەرمووە کە ئەوەی هی قەیسەرە بیدە بە هی قەیسەر و ئەوەی هینی خوایە بی دەرەوە بە هیخوا ئەگەر بینەوە سەر ئەم دەقە بگەڕێینەوە سەر ئەو کە چۆن وتراوە و لە چ حاڵەتێکایە و لە چ زەمانێکایە زیاتر هەڵبەتە حتمما ئەوەی لێ تێ ئەگەین لە ئینجیلا نووسراوە لە ئینجیل نوی مەتێ 22 چواردە 23 لە مەرقەس چواردە بۆ هەشدە بەم دەقە نووسراوە کە ئەی خوێنمەوە ئەڵێ فری سیوەکان ئەمانە کە زۆر خەڵکی فێری ڕێگای بەرەو خواچوونەکەی حەقیان بۆ ڕوونەکەی تەوە و گوێ نادەی بە هیچ کەسێ لە ڕێتا بوەستێ تۆ تەماشای دەموچاوی خەڵکی ناکەی کە حکومەکانیان بۆ ئەدەی یعنی بێ ئەوەی بزە گوێ بدەی بەوە دەوڵەمەندە فەقیرە خاوەن پلەیە بێ پلەیە حاکمە مەحکومە حەق چۆنە ئاوا بۆی ڕوونەکەیتەوە ئێمە شاتوین بۆ پرسیارێک بۆ لای جەنابێت زۆر بە پیسی سوالەکە ئەکەن بۆی قسەی لێ دەرکێشن بۆیە پێی فەرمونون ئەی ڕیا بازینە بۆچی ئەتانەوێ من ئیمتحان کەن بۆچی ئەتانەوێ ئەم پرسیاری جززیە لە من بکەن ئادەی بزانم معاملەی جززیەکە چییە و چۆنە ئەوانیش دینارێکیان بۆ دەرهێنا ئەو سەردەمانە طبعاان دینار کەلیمێکی یۆنانی قدیمە دینار و درهم ئیتر ئەمانیش پێی سەرسام بوون بە جوابەکەی هەستان و ڕۆشت ئەگەر ئێمە ئەمە دقەکە لێرە تەواو بوو دقی ئینجیلی مەتێ و مەرقەس کە خوێنمە بەم شێوەیە ئەگەر ئێمە دیقات بگرین لەمە لە سەردەمانێکای ئەوەلەن سید ناعیسا و شوێن کەوتەکانی لەو پەڕیم قۆناغی مستەزعافیانایە ئەگەر بی فەرموایە مەدەن بە قەیسەر جززیەی مەدەنێ خۆی و هەموو ئەتباعەکانیشی تووشی زەختێکی زۆرتری ئەو کۆمەڵگە جاهیلیە ئەبوون و ئەو دەسەڵاتە جاهیلیە هەروەکو چۆن پێغەمبەر عەلەیهی سەڵات وەسەلام لە فەترەی مەککەیا لەو پەڕی ئیستیزعافا ئەژیا هەندێک ئەحکام هەیە لە مەدینە هاتنە پێش ناکرا یەکسەر وەکو حکمی جیهاد کە سەحابیەکانیان فەرموو ئەی پێغەمبەری خوار ڕێگامان بدەبا کە ئەوانەی کوشتارتان لەگەڵەکەن دێنە جەنگن لەگەڵتانە ئێوە بۆتان هەیە مافی خۆتانە کە دیفاع لە خۆتان بکەن و ئەمە یەکەمین هەنگاوی چەک هەڵگرتن بوو بۆ دیفاعکردن لە خۆیان کەوابوو ئەمە دوایەوەش بوو لە مەدینە طبعاان لە فترەی مەکەیە هیچ جۆرە پێ بەرگریکردنێکیان لە خۆیان نەبوو کەوابوو بۆ ناشێ ئێمە قسەکەی سەیدنا عیسا ئاوا وەرگرین و بڵێین لەو فەترەی ئیستیزعافەیا کە ئەو ئەو فێڵە ویستویانە لێی بکەن، قسەی لێ دەرکێشن، تووشی کەن، خۆی و ئەتباعەکانی ئەم وەڵامەی بەو شێوەیە داوەتەوە. ئەشێ بەم شێوەیە بێ لێکی دەین و نەک پێغەمبەرێکی خوا مەعسوومێک کە پێشتر ئەزانێ سیدنا داود سیدنا سولەیمان پێغەمبەرانی تر هاتوون و حکمیان کردووە ناشە سیدنا عیسایەکی مەعسووم بڕیار بدا بەشێک لە ژیان بۆ قەیسەرێکی مشریک بێ و بەشێکی تری بۆ خوا بێ چونکە مە لەگەڵ هیچ تەوەجوهی هیچ پێغەمبەرێکە ناگونجێ لەگەڵ هیچ دیندارێکە ناگونجێ ئێستا هەمومانەی بینین دەلای لاما کە دینیە داوای حکومەکە لە چین ساڵی 1950 ئەو ڕێیسی حکومت بووە لە لاسا لە تبت ئێستا داوای گێڕانەوەی ئەو حکومە کاتوو نقطەیەکی دووەم هەیە کە مەسیحەکانی کەن بە حجە بۆ خۆیان کە سید نعیسا فەرموویەتی مەملەکەتی لەیست من هذا العالم شوێنی نیشتە جێبوونی من لەم جیهانە نییە هەرچەنەم عیبارەتە ئیتر کەنیسە هەرچۆنێکی لێک بداتەوە ئایا سید نامەسیح ئەمەی فەرموویان نەی فەرمووە بەڵام ئەمە وەکو لە ئینجیلە ئێستا هەیە بەم شێوەکو دەقک لە بەرچامانە ئەمیش دیسان پێویستە تەماشای بکەینەوە بزانین بۆچی کەنیسە تێگەیشتنەکەی خۆی فەرز کرد لەسەر ئاریۆس و لەسەر ئەوانی تر هەموو کە گوایە سەیدنا عیسا ئەیەوێ واز لەم دنیایە هەمووی بهێنن بۆچی کەنیسە وا تێگەیشت لەم عیبارەتی مەملەکەتی لەیست من هذا العالم ئەگەر واشی فەرموو بێ بۆچی وا تێگەیشت کە دنیا و ئاخیرەت دوو هەوێساری یەکترن و دژ بە یەکن بۆچی ناشێت لە دڵی یەک ئینسانە کۆ ببنەوە کوکە ئیسلام کۆی کردوتو بۆچی خوای گەورە لە قورئانەکە ئەفەرمێ وابتغی فیما ئاتاک اللە الدار الآخرە ولا تنس نصیبک من الدنیا وأحسن کما أحسن اللە الیک خوای پەروەردگار بۆچی لەم دید و تێڕوانینە قورئانیەیە دین و دنیا دنیا و قیامەتی پێکەوە بە تەوازنی خسۆتت بەردەستی مسلمان بۆچی ئەشێ مسلمانێک لەم دنیاە دەوڵەمەند بێ قیت و قۆز و معەتەر تێر و تەسەل و ئیسراحەت خواپەرست و خواناسێکی باشیش بێ دەوڵەمەندیش بێ و لە قیامەتی شامسۆگەر بێ خانووی سیدنا زوبەیری کوڕی عوام لە بەسرە بەرزترین خانوو بوو معلومە کە ئەو یەکێکی شە لە عشرەی مبەشەرە عوسمانی کوڕی عفان عبدڕحمانی کوڕی عوف هەمووی سەحابی بە ڕێزی پێغەمبەرن عليهەی سەڵات و سلام و عشرەی مبەشەرن مژدەیان دراوەتە کە ئەهلی بەهشتن لەگەڵەوە شار لە دنیاە لە دەوڵەمەندترین کەسی کۆمەڵگەکە بوون ئایا بۆچی کەنیسە هات و ئەمەی فەرز کرد لەسەر خەڵکی کە سیدنا عیسا ئاوای فەرمووە ئەو کەسەی کە ئەوێ بێ بۆ مەملەکەتەکەی من باف بە فەقیر و هەژاری و ڕەش و ڕووتی بێ ئەوی وا ئەزانێ کە دنیا مەملەکەتی شەیتان نییە با بڕوا شوێنی کەوێ ئەوە مەملەکەتی شەیتانە ئەرز مەملەکەتی شەیتانە ژیان مەملەکەتی شەیتانە ژیان لەسەر ئەرزە، ئەرز هەمووی شوێنی خراپەکاری و فەساد و گوناح و تاوانە، کەوابوو ئینسان پێویستە بۆ ئەوەی ئاسوودەیی دەستکەوێ، بۆی گەشەی ڕۆح و جەستەی حەوا حەواوەی دەستکەوێ و ئاسوودەیی دەروونی خۆی دەستکەوێ، پێویستە بڕوا بەرەو قیامەت و خۆی بۆ ئەوێ تەرخان بکا، کەوابوو ئەبێ لە فەقیریا بژی، ڕووی لە دەستی خەڵکی نەبێ. بەم تێگەیشتنەی کەنیسە یعنی بە دیدی کەنیسە پێویستە فەقیرانە بژی ڕەش و ڕوتانە بژی سۆفیانە بژی بۆ ئەوەی بڕوا بەرەو مەملەکەتی سید ناعیسا کە لە قیامەتە بۆیە لە ئینجی لە هاتوو ئینجیلی مەتێ 19 فاصل 25 هاتووە کە سید نامەسیح فەرموو بێتی إن مرور جمل من ثقب إبرة ایسر من ان یدخل غنی الی ملکوت اللە حوشترێک بە کونە دەرزییەکا بڕوا ئیحتیمالی ئەوەی زۆرتر هەیە کە دەوڵەمەندێک بچێتە مەملەکەتی خواوە یعنی دەوڵەمەند ناچێتە بەهشتەوە کەوابوو پێویستە و خەڵکە خۆیان فەقیرکەن ئەجا عیبارەتێکی تریش دیسان لە مەتێ هەیە شش فاصل دوانزە خبزنا کەفافنا ئەو نانەی دەستمانەکەوێ بەسە قەنەعاتمان بەوە هەیە و کافیە بۆمان چونکە ئەوەندەی کە پێژین ئەمە ژوایی کرد ئەم دید و تێڕوانی نەوای کرد کۆمەڵگەی دینداری مەسیحێتیەوانی لە ئەوروپا فەقیر و ڕەش و ڕوت و هەژار بن سۆفیانە بژین قژ و ڕیش هەمووی تێکەڵ یەک کەن خۆیان نەشۆن چڵک و چەپەڵ دواکەوتو نەخوێنەوار لە ئەشکەوتێکە خواپەرستی خۆیەکە و کۆمەلگەکەش لەو لاوە فەساد و فجووری ئیمبراتۆرەی بابەڕێوە فەلسەفەیەکی ئەبیقۆری خەڵکەکەی تر و چینی مسەقەفەکەی وا لێ کردووە کە بڕوا فەساد و فجوورێک دروست بکا. ئەمە بزەبت چۆن لە سۆفیگەرێتی لای ئێمەیا ڕووی دا، لە وڵاتی ئیسلاما بە هەمان شێوە. کابرایەکی سۆفی پێی وایە کە خۆی بپارێزێ و دوور کەوێتەوە لەو گوناح و لە خراپەکاری تێکەڵ بەو خەڵکە نەبێ، با حاکم و دەسەڵاتدارە عەلمانیەکانیش چ فەساد و فجوورێک دروست دەکەن بیکەن. ئەمە تێگەیشتنێکی مەسیحیانە بوو، بۆ ئەم عیبارەتەی سیدنا عیسا ئەگەر واشی فەرموو بێ ئەمە تەمان کاریگەریەکی گەورەی کرد لەوەی کە بەو شێوەیە ئەوان بتوانن پاپاکان جودا حکم بکەن و ئیمبراتۆرەکانیش بە شێوەیەکی تر جودا حکم بکەن هەتا کاریگەریەکی زۆر گەوریان لەسەر ئەو کۆمەڵگەیە دروست کرد ئەمە بەڕاستی ناشێ وا تێبگەین کە دینێک خی پەروەردگار اختیاری کردوێ بۆ ئەم خەڵکە بەم شێوەیە هاتبێ بۆ ئەوەی کە حوکمی ئەم خەڵکەش بەو شێوەیە ببا بەڕێوە ناشێ پێغەمبەرێکی مەعسوم تەعلیماتی خوای پەروەردگاری هێنابێ خەڵک پەروەردە بکا چاچیان پەروەردە بکا بەڵام بیانداتە دەست کۆمەڵە خەڵکێکی عەلەمانی بێدینی گەندەڵی داوێن پیسی دز و جەردە ناشێ ئێمە لە مزگەوتەکانە پیاوی ساڵح پەروەردە بکەین و پاشان بیدەینەوە با ئەو حاکمە ڕەزا قورسانە بە کەیفی خۆیان خەڵکی تیا بچەوسێنەوە یا ئەوان بکەن بە مەجالێک بۆ گەشە و نەش و نمای کۆمەڵگەکەیان یا گیرفان پڕکردنی خۆیان ناشێ ئەمە لە دینی سیدنا عیسا ناوەشێتەوە کە سیدنا عیسا بۆ خۆی هاتووە لە ڕووی شەریعەتێکیەوە لە ڕووی شەرعیەوە ئەو شەرع لە ڕووی شەریعەتەوە سیدنا عیسا شەریعەتێکی نەهێناوە وەکو ئەوەی پێشتر و پاشتری خۆی بێ وەکو ئەوی پێشتر بێ وەکو سەیدنا موسا کە تەفسیل و کولی شەئین هەموو شتێکی تێدا بوو و هەروەها پێغەمبەران حکمیان کردبوو وەکو داود و سولەیمان و هەروە شوێنکەوتەی پێغەمبەرەکانیان کەوابوو ئەحکامی سیاسەتی تیابوو ئیدارەی تیابوو هەروەکو کە ئەحکامی سەودا و مامەلە و شەڕ و ئاشتی و هەموو شتێکی تری تیابوو لە دوای سید ناعیساش تعلیماتی پێغمبەری ئیسلام محەممەد عليه سڵات وسلام بە هەمان شێوە لە خودی قورآانەکەیە حاکمێتی تایە سیستمی ئیدارەی تایە شەرعی تایە باسی جیهادە باسی ئاشتیە باسی میراتە باسی تەشریعاتی تەلاق و نەفەقە و هەتی و سەودا و مامەلەی بازار و ڕەهن و ئیجار و کرێ و هەرچی شتێکی ترکە هەیە ئەمانەی تایە تەنها عیباەتەکان نیە هەروەها تەنها مەوعیزەش نییە وەکو کە دینی سید ناعیسا بەو شێوەیە فقط هەر مەوعیزەکانی بوو هەر نەسیحەت کردنەکانی بوو کەوابوو ئێمە ئەبێ ئەوە لەوە تێبگەین کە بزانین ئایا لە سەرەتاوە ئەم مەسیحەتیەی کە پەڕیەوە بۆ ئەوروپا کە وردە وردە ئەوروپا توانی تەثلیثی بخاتە ناو واتە ئەم مەسیحەکان کە بە سێشتی پیرۆز دانن سینەی پیرۆز خوا و الأب والابن وروح القدس باوکو کە ئەوان بە حسابی ئەوان خوایە ئیبن کە سیدنا عیسای و ڕوح القدس کە جبریلە کە هەمویان ئەم ڕوح القدسە ئەمە بەیەکەوە دائنن ئەم سیانە و پاشان وایان تەسەور کردووە کە مادام سیدنا عیسا فەرمێ مەملەکەتی من لێرە نییە کەوابوو مەملەکەتی من لە قیامەتایە ئەو کەسێک کە ئەوێ بە من بگاواز لە لەزەتی ژیان بێنێ ئەمەش یعنی واز لە سیاست بێنێ واز لە اقتصاد بێنێ واز لە یاسادانان بێنێ دەسەڵات و فەرمانڕەوایی بێنێ ئەمە ڕێگا خۆشکردنێک بۆ بە تەکیت بۆ قوستنتین و ڕێگادانێک بۆ بۆی کە ئیمبراتۆرەکان بتوانن بە کەیفی خۆیان دنیا ببەنە سەر و دیندارەکان لە زاویەیەکا دابنێن کە گوایە ئەوان حکمی کەنیسەکان بکەن هەروەها ئەو خەڵکە نەخوێنەوارە لە هەمان کاتیشە چینێکی ڕۆشنبیر کە لە نێوانی دەسەڵاتی لەبەردەستی دەسەڵات دارانە توانیوێتی بە کەیفی خۆی دەیان بابەت دێنینەوە پێشەوە دەیان ئاەت و حەدیث دێنینەوە سیرەی پێغمبەر عليه سڵات وسلام کە پێغمبەریش بوو حاکمیش بوو بەرنمەی سیاسی داناوە میثاقی دەوڵەتێکی دروست کردووە وەختێک کە ئیعلانی دەوڵەتەکە ئەک لە مەدینە و لەسەر ئەو سیستمەش ڕۆیشتووە هەروها بوو بەکری سدی قومەری کوڕی خەتا بوو ئەو بەڕێزانەی تریش و هەروها خلافەی ئیسلامی هەتا ساڵی 1940 کە بۆ یەکەم جارە قانونی سویسری و فەرەنسی بە شێوەیەکی ڕەسمی بێتە ناو وڵاتی مسلمانانە و حکمی پێ بکرێت دەنا هەمووی لەسەر ئەساسی ئیسلامەتی بۆ یاسا و ڕێسای شریعەتی ئیسلامی بووە و فقهای ئیسلامیش ئەو کتێبانیان هەموو کە نووسیوە یەکی وەکو ماوەردی یان ئیمامی ئەبوو یوسف یان هەر یەکێکی تر لەو بەڕێزانەی وەکو ئیمامی جوێنی ئیمامی حرەمەین و ئەوانەی تر کە کتێبیان لەسەر دەستور و فقهی ئیسلامی نووسی و فقهی دەستور هەر یەکێ لەوانە حوکمی ئیسلامیان نووسیوە وەکو دید و تێڕوانینێکی سیاسی، بۆیە ئیسلام توانیوەتی لە ڕووی سیاسیەوە بەو شێوەیە حوکم بکا. کەوابوو بانگەشەی ئەوەی کە دین لە دەوڵەت جوێیە، لەبەرەوەی لە ئەوروپا دینیان لە دەوڵەت جوێ کردوەتەوە، پێویستە لە وڵاتانی مسوڵمانانیش دین لە دەوڵەت جوێ بکەنەوە، ئەمە بانگەشەیەکی هەرزانە، کاریگەری هیچ لەسەر کۆمەڵگەی ئێمە نابێ، بۆیە دەسەڵاتدارە ڕەزا قورسەکان بە هێزی مخابرات و سوپاش ئەیانەوێ بیچەسپێنن بەسەر خەڵکیا بەڵام خەڵکی وەری ناگرێ و ئەیخاتە لاوە چونکە ئیسلامەکە دید و تێڕوانینی فەلسەفی تایە بنەمای فکرە دیدی سیاسیە ڕەوشتی ڕەسەنە نەریتی پەسەنە بزوتنەوەیەکی گۆڕانکاری کۆمەڵگەکەی بەرەو چاکتر پەروەردەکردنی خەڵکە لەسەر پشو درێژیەکی زۆر و هەروەها تەقدیمکردنی باشترین نمونەی ئیداری و کارمەندی مسوڵمان و دڵسۆز و قەزاوەتێکی دادپەروەری و سەروەری شەریعەتەکەیە بۆیە خەڵکی ناتوانێ ئەو عەلەمانیەتە وەربگرێ و ئیسلام بخاتە کەنارەوە هەروەکو کە لە ئەوروپا زۆر بە ئاسانی توانیان عەلەمانیەتەکە وەربگرن و دین بخەنە کەنارەوە چونکە ئەو دینە بوو کە لە مەجمعی نیقیەوە بڕیاری لەسەر درابوو لە 325ەوە کە دین جودایە لە دەوڵەت لەبەرەوە لەلای ئێمە شتی وا جێگای نابێتەوە حتمما ئەمەش حتمما ئەمەش کە لە کۆمەلگەی کوردەواری ئێمەشا ئێستا پارتی و یەکێتی بە هەموو ڕەنجی خۆیان محاولە ئەکەن کە ئەم لایەکی زمە بە زۆر بچەسپێنن بەسەر خەڵکیە ماوەیەک میلەتەکەمان ماندووەکەن بەڵام دوایی هەست بەوە ئەکەن کە چەند پەشیمانە بنەوە لێی و و ناشتوانن فەرزیکەن بەسەر ئەهلی دین و دینداریدا چونکە ئەهلی ئیسلام لەو سەری ئەندۆنیسیاوە هەتاوەکو مەغریب، لە چیچانەوە هەتاکو کاپی جنوبی ئەفریقیا، عەلمانیەتی بە هیچ شێوەیە پێ قبوڵ نەبووە، لەگەڵ ئەوەشا کە دەسەڵاتدارە ڕەزا قورسەکان بە هێزی سوپای خۆیان و ئینقلاباتی عەسکەری یا بە زیندان و داپڵۆسین و دەزگاکانی موخابرات چەسپاندویانە و حەتمەن نەتیجەی پارتی و یەکێتیش ئەوە بێ کە ناتوانن ئەو عەلمانیەتە بە زۆر بچەسپێنن بەسەر خەڵکی مسوڵمانی کورددا، خەڵکی مسوڵمانی کوردیش حەتمەن ماوەیەکی تر